بەڕێزان گەیشتینە پاری دوو. تێگەیشتنی شێوەی مامەڵە لەگەڵ خەڵکاندا نهێنیەکی گەورەیە. لە ژێر گومەزی شینی ئەم ئاسمانە گەورەیەدا کە بۆ ناچارکردنی تاکەکان بۆ ئەنجامی کارێک تەنها یەک ڕێگەبوونی هەیە بەڕاست تا ئێستا بیرتان لێ کردوتەوە کە ئەم ڕێگەیە چییە و کامەیە ئەگەر لە وەڵامی ئەم پرسیارەتان نەکۆڵیوەتەوە ئەوا بەبێ ئەملاولا پێتان بڵێم کە بەڵێ ڕێگەیەک هەیە، ئەو ڕێگەیە یان ئەو هۆکارە ئەوەیە کە لە کەسی بەرامبەردا ئەو مەیلە دروست بکەین، واتە مەیلی ئەنجامدانی ئەو کارەی کە مەبەستمان لەبیر نەکەن کە بێجگە لە بەخولیاکردنی تاکەکان بۆ ئەنجامدانی کار ڕێگەیەکی تر بوونی نییە. بەڕێزان ئەگەرچی ئێوە دەتوانن بە فشاردانی لوولەی دەمانچەکە لە کەلەکەی کەسێک و ترساندنی بە تەق لێکردن ناچاری بکەن کە سەعاتەکەی دەستی یاخود شتومەکی ناو گیرفانیتان بداتێ یاخود کرێکارێک وا لێبکەن کە بە ترساندنی بەدەرکردن و یاخود سزادان پەیڕەوی لە دەستورەکانی ئەو بکا یاخود بە قامچی منداڵێک ناچار بە ئەنجامی خواستەکانتان بکەن بەڵام ئەوە بزانن کە وەها شێوازێک کاردانەوەیەکی نەگونجاوی بەدوادا دێت تەنها ڕێگەی ناچارکردنی ئێوە بۆ ئەنجامی ئەو کارەی کە من مەبەستمە ئەوەیە کە ئەوەی دەتانەوێت بۆتان دابین بکەم ئێوە چیتان دەوێت؟ زیگموند فرۆیدی نەمساوی دەروونناسی گەورەی سەدەی بیستەم کە هێشتا لە زانستی دەروونزانیدا وەک دیاردەیەک کە دەری بڕی بۆ ئەم جۆرە دەڵێت، یەک، ئارەزووی جنسی، دوو، ئارەزووی گەورەبوون. پڕۆفیسۆر جان دیویی کە لە فەیلەسووفە واقیع بین و بیرقووڵەکانی ئەمریکایە، ئەم چەمکە بە جۆرێکی تر لێک دەداتەوە و دەڵێت، قوڵترین پاڵنەر لە بونیاتی مرۆڤدا ئارەزووی بەنرخ بوونە. ئەم وتەیەی ئەم دوو خاوەن بیر و ڕایە فەرامۆش نەکەن، مەیلی بەنرخ بوون، بە واتایەکی خۆماڵی تر، هەموومان پێمان خۆشە کە کەسانی تر بە شتمان بزانن و لە ناو کەساندا کەسێک بین بۆ خۆمان. ئەو خاڵەی کە لە زمانی ئەو دوو فەیلەسوفەوە گوێزرایەوە، بە پێی گرنگبوونی لە بۆچوونی منیشدا بەهای تایبەتی خۆی هەیە و ئێوە لە چەندەها شوێنی ئەم کتێبەدا بابەتێکی زۆری دەربارە دەخوێننەوە. ویستی ئێوە چییە؟ بێگومانین کە ئێوە شتێکی زۆرتان ناوێ، بەڵام هەمان ئەو داواکارییە کەمە کە هەتانە بە پێداگری و مەیلی تەواوەوە کار بۆ بەدەستهێنانی دەکەن و حەز ناکەن کە داواکارییەکەتان ڕەت بکرێتەوە. بە وردبوونەوەیەکی سادە، هەر مرۆڤێکی ئاسایی پێگەیشتووە ئەو شتانەی کە دەیەوێت خاوەنی بێت لە ژێرەوە ڕیزم کردوون. یەک. سەلامەتی تەندروستی و پاراستنی بوونی خۆراک. دوو خەو. سێ پارە و ئەو شتانەی کە بە پارە دەست دەخرێن. چوار ژیانی پاش مەرگ، بەردەوامی ژیان بەو مانایەی کە بە مەرگی هەموو شتێک کۆتایی پێهات و لە قەڵەم نەدرێت. پێنج دامرکانەوەی ئارەزووی جنسی. شەش سەلامەتی منداڵەکان و بێگومان بوون لە خۆشبەختییان. حەوت بە بەنرخ ناوزەدکران، هەستی بەبەهابوون. بەڕێزان تەواوی ئەو خواست و ئارەزوانەی مرۆڤەکان کە لەسەرەوە ڕیزبەند کران بێجگە لە یەکێکیان هەموویان شیاوی بەراورد بوونن بەڵام شێوازی هاتنە دییان کە لە کەسەکاندا جیاوازە ئەو حاڵەتە شازە دەمێنێتەوە کە بە وتەی فرۆید ئارەزووی گەورە بوونە بە وتەی جان دیویی ئارەزووی بەنرخ بوونە شایانی وەبیرخستنەوەیە کە ئەم ئارەزووە پێ دەچێت کە لە ئارەزووی خواردن و خەوتن و تێرکردنی بواری جنسی زیاتر لە مرۆڤدا ڕیشەی هەبێ. ئەبراهام لینکۆڵن لە یەکێک لە نامەکانیدا نووسی کە سەرەتای دەستپێکردنی نامەکەی بوو، هەر کەسێک ئارەزووی هەیە ناسراو بێت. ویلیام جی موو لەو باوەڕەدایە، قووڵترین پاڵنەر لە بونیادی مرۆڤدا تینوێتی خرانە بەر ئافەرین و پیاهەڵدان و ڕێزلێگرتنە. سەرنجی ئەوە بدەن کە ویلیام جیمز باسێک لە مەیل، ئارەزوو، یا چاوەڕوانی کەوتنە بەر ستایش ناهێنێتە کایەوە. ئەو دەڵێت، تینوێتی خرانە بەر ئافەرین و پێهەڵدان و ڕێزلێگرتن. لێرەدا مەبەست لە تینوێتی ویستێکی ئازاردەر و مرۆڤانەیە کە ئەم بابەتە شازە کەمتر کەسانێکن کە بتوانن شەرافەتمەندانە بەدەستی بێنن. کەسێک کە بتوانێت ئەم تینوێتیە یاخود ئەم برسێتیە لە ڕێگەیەکی مرۆڤانە و شەرافەتمەندانەوە یەکلایی بکاتەوە، بە شێوەیەکی گونجاو ئەوا دەبێتە کەسایەتییەک کە کەسانی تر بەرەو لای خۆی چێژ دەکات و تەنانەت لە کاتی مردنیشیدا گورکن بۆی دەگری کە کەسێکی سیقەپێکراو و بەنرخ و خاوەن شەرەف بووە. ئارەزوو و هەستی گرنگبوون یەکێکە لە گرنگترین و گەورەترین و بنەڕەتیترین جیاوازییەکانی نێوان مرۆڤەکان و هەروەها زیندەوەرەکانی تریش، ئەگەرچی هەستی بەرزبوون لە ئاژەڵەکانیشدا بوونی هەیە کە ئەوە لە مەجالی باسەکەی ئێمەدا نییە، لە پەیوەندی لەگەڵ هەستی گرنگبوون هێنانەوەی نموونەیەک جێی خۆیەتی. ئازیزان دیلکارنگی دەنووسێ، لە ڕۆژگاری منداڵیمدا واتە ئەو کاتەی کە لە کێڵگەیەکدا لە ناوچەی میسوری کارم دەکرد باوکم خەریکی پەروەردەکردنی گا، بزن و ئاژەڵە شاخدارەکانی تر دەبوو کە لەم نێوەندەدا جۆرێک بەرازی دوو ڕەگ گرنگییەکی زیاتری هەبوو. ئێمە گا و بەرازەکانمان بۆ مەبەستی بەشداری لە پێشبڕکێی ئەمریکای ڕۆژاوادا دەبردە گوندەکانی ئەو ناوچەیە، زۆربەی کات ئاژەڵە بەشداربوەکانی ئێمە خەڵاتی یەکەمیان دەست دەخست. باوکم ئەو باندیجانەی کە وەک خەڵات وەری دەگرت بە سنجاق لە پارچەیەکی قوماشی سپی دەلکاند، کاتێک کە دۆستان و ناسیاوەکانمان دەهاتنە ماڵی ئێمە داوای لە من دەکرد کە لە لایەکەوە قوماشەکە بگرم و خۆیشی لاکەی تری دەگرت و شانازی بەسەر میوانەکاندا دەکرد، کە ئەم خەڵاتەمان بەدەست هێناوە، ئەوانیش ڕاکێشی ئەو ڕەنگە شینە دەبوون کە نیشانەی شانازی بوو بۆ ئێمە. لەو ڕۆژانەدا بەرازەکان بە هیچ جۆرێک نرخیان بۆ ئەو خەڵاتە دانەدەنا کە خۆیان بەدەستیان هێنابوو، لە کاتێکدا کە باوکم بە سەختی گرنگی دەدا بە بەرهەمی ماندووبوونەکەیان چونکە ئەم خەڵاتانە هەستی گرنگبوونی تێدا دەوروژاند. گومانم نییە کە ئەگەر ئارەزووی گرنگبوون لە هەمان سەرەتاوە لە نێوان مرۆڤەکان و پێشینەکانی ئێمەدا بوونی نەبوایە، ئەم بەرەو پێش چوونەی شارستانی و زانستی مرۆڤ هەرگیز ڕووی نەدەدا، بە واتایەکی تر، بە بێ هەستی گرنگ بوون ئێمەش هەروەها وەک ئاژەڵەکان ژیانێکی بێ گۆڕانکاریمان دەگوزەراند. وەها هەستێک بوو کە بووە هۆی ئەوەی شاگردێکی هەژاری بەقاڵێک هەندێک لەو کتێبانەی بواری یاسا کە لە هەڕاجی ماڵێکدا دەفرۆشران، بە نرخێکی کەمی پەنجا سەنتی بکڕێت و بیخوێنێتەوە، لە ئەنجامدا بەسەر مەیلی گرنگبوونی خۆیدا زاڵ بێ. ناوی ئەو تان چەندەها جار لە نووسینەکانی مندا خوێندۆتەوە. نا بە هەڵەدا نەچوون، ئەو هەمان ئەبراهام لینکۆڵنە، بە ئارەزووی سووتێنەری گرنگ بوون کە چارلس دیکنزی نووسەری بەناوبانگی ئینگلیزی ناچار بە نووسینی ئەو ڕۆمانە بێ هاوتایانە دەکا. مەیلی سووتێنەری گرنگ بوون کە بتهۆڤن هان دەدا تا ئەو سەمفۆنیا بێهاوتا و ئەو شاکارە مۆسیقییانە بەرهەم بێنێ. مەیلی گڕگرتووی بە بەهابوون کە ڕاکفلەر وا لێ دەکات بکەوێتە بیری پاشەکەوتی ملیارەها دۆلارەوە و ئەگەریش بیویستایە توانای خەرجکردنی هەموویانی نەبوو. ئازیزان! مەیلی سووتێنەری بەنرخبوون کە دراوسێکەی ئێوە وا لێدەکا کە لەگەڵ ئەوەشدا پێویستیی بە خانوویەکی گەورەی چەند هەزار مەتر بینا نییە، هەستێت بە بنیاتنانی هەندێک کۆشکی ئەفسانەیی. هەر ئەو حەزەیە کە ئێوە وا لێدەکات جلی جوان و لەبەرچاو بپۆشن، سواری ئۆتۆمبێلی مۆدێل بەرز ببن و لە زیرەکی و هۆشیاریی منداڵەکان لەلای خەڵک بدوێن و شانازی بکەن و بۆ جارێکی تریش هەر هەمان ئارەزوو و حەزی دەرکەوتن و ناسراوبوونە کە هەندێک لە کوڕەکان و لاوەکان ناچار دەکا کە لە ڕێگەیەکی نادروستەوە وەک پیاوکوشتن و تاوانکردن بیانەوێت ناوبانگ پەیدا بکەن. ئای ب مالرون سەرۆکی پێشووی شارەوانیی نیۆیۆرک دەیوت، لاوی خراپەکاری ئەمڕۆ بوونێکی لێشاو لە خۆپەرستی و خۆشەویستی و حەز و مەیلی بەناوبانگبوونی هەیە. چەندەها جار بینوومە کاتێک کە ئەم جۆرە لاوانە دەستگیر دەکرێن، لە سەرەتادا داوا لە خێزانەکانیان دەکەن کاتێک دێنە سەردانیان ئەو ڕۆژنامە و گۆڤارانەیان بۆ بهێنن کە هەواڵی تاوانەکانی ئەمانیان تێدا بڵاو کراوەتەوە. ئەوان دەیانەوێت ئەو لاپەڕانە بخوێننەوە کە ئەمانی تێدا وەک پاڵەوان ئەمانی وێنا کردووە و کاتێک دەبینن لە بڵاوکراوەیەکی ئەوتۆدا کە وێنە و شەرحی کارەکانی کەسانێکی وەک ئەنیشتاین لێدنبرگ، ڕۆزفڵت، توسکانی چاپ کراوە، وێنەکەی ئەمانیش هەروەها لە چاپ دراوە. ڕووداوی دڵتەزێنی کورسیی کارەباییان لە بیر نامێنێ. ئەگەر بە من بڵێن چ شتێک لە ئێوەدا هەستی بە بایەخبوون دەورووژێنێت، ئەوا من پێتان دەڵێم کە ئێوە چین و کێن. ئەم ڕاستییە دەرخەری کەسایەتیی ئێوەیە. چونکە ئەم هەستە خاوەنی گرنگترین بەشی بوونی ئێوەیە. بۆ نموونە ڕاکفلەر هەستی بە بایەخبوونی خۆی بە دابینکردنی بڕی تێچووی نەخۆشخانەیەک ڕازی کرد، ئەم نەخۆشخانەیە بۆ ژمارەیەکی زۆر مرۆڤی هەژار دروستکرا کە ڕاکفلەر هەرگیز لە تەمەنی خۆیدا ئەوانی نەبینیبوو. دلینگەر هەستی بە بایەخبوونی خۆی لە ڕێگەی چەتەی و پیاوکوشتن و دزینی بانقەکان و فەرهود ڕازی دەکرد. کاتێک کە پۆلیس دیلنگیری خستبووە ژێر چاودێرییەوە و بەدووی کەوتبوون، ئەو لە کێڵگەیەکی ناوچەی مینوتا خۆی حەشاردابوو. بە گەیشتنی پۆلیسەکان، دیلنگر لە حەشارگەکەی خۆی هاتە دەرەوە و وتی، من دیلنگیرم کە بە شوێنیدا دەگەڕێم. جیاوازی نێوان دیلنگیر و ڕاکفلەر جیاوازی بوو لە نێوان هەستی گرنگیبوونی ئەوان و ئەو شێوازەی کە ئەو هەستەیان پێ ڕازی دەکرد. هەریەکەیان تێگەیشتنی تایبەتی خۆی هەبوو بۆ هەستی بایەخ لە قەڵەمدران. مێژوو پڕیەتی لە نموونەی شیرین و درەوشاوەی ئەم بابەتەی لای سەرەوە. جۆرج واشنتۆن حەزی دەکرد پێی بڵێن حەزرەتی سەرەک کۆماری ولایەتەیەکگرتووەکانی ئەمریکا، کریستۆف کۆڵۆمبس، دۆزەرەوەی یەکێک لە پڕبەسەرهاتترین کیشوەرەکانی جیهان پێداگری دەکرد کە پێی بوترێ ئەمیری دەریا و جێگری دەسەڵاتی هیند، کاترین گەورە، لە کردنەوەی ئەو نامانەی لەسەریان نەنووسرابایە بڵندپایە ئیمپراتیس خۆی دەدزیەوە. خاتوو لینکۆڵن لە کۆشکی سپیدا هەروەها پڵنگێکی وەحشی هێرشی بردە سەر خاتوو گرانت و بە هاوارێکی بەرزەوە وتی، چۆن دەوێرێ بە بێ مۆڵەتی من لە حزووری مندا دابنیشێ؟ ملیۆنەرەکانی ئەمریکا بەو مەرجە ئامادە بوون کە سەرمایەی پێویست بۆ سەفەرەکەی دەریاوان بیرت بۆ بەستەڵەکی باشوور دەستەبەر بکەن کە ئەو بەڵێن بدا کە شاخە سەهۆڵینەکانی بەستەڵەکی باشوور بە ناوی ئەوانەوە ناو بنرێ. ڤیکتۆر هۆگۆ، نووسەری ناوداری فەڕەنسی و داهێنەری هەندێک شاکارەکانی وەک بێنەوایان، نەوەد و سێ، قەمبووری نۆتردام و ئارەزووی دەکرد کە شاکاری پاریس جارێکی تر بگاتە ئەوەی ناوی بگۆڕدرێ و پێی بڵێن شاری ڤیکتۆر هۆگۆ. شکسپیر کە گەورەیی و باڵایی بەرهەمەکانی وایان کردووە کە چیدی پێویستی هەوڵ و کۆششی لە ڕێی بەناوبانگبوونیدا نەهێڵێت و هەندێک بەرهەمی وەک، مکبپ، پاشالیر، هێزی چوارەم، ئۆتۆلیۆ و لەبیر ناچن، لەگەڵ ئەمانەشدا بەردەوام هەوڵی دەدا تا بە ئامادەکردن و دەرخستنی ئاماژەکانی خێزانی خۆی ڕەنجێکی ڕووناک و جوان ببەخشێتە ڕەسەنایەتی و نەجیبزادەیی خۆی. کەم نین ئەوانەی خۆیان بە نەخۆش دەدەنە قەڵەم تا لە ڕێگەی دەستخستنی هاودەردی و سەرنجی کەسانی تر هەستی بەبایەخبوونی خۆیان ڕازی بکەن. خاتوو مەک نلی نموونەیەکی ئەم کەسانەیە. ئەم خاتوونە بۆ ڕازی کردنی ئەو هەستەی خۆی دەستی دایە چەندان کاری جۆراوجۆر. لەوانە خاتوو مەک نلی هەستی بە بایەخ بوونی خۆی بەم جۆرە ڕازی دەکرد کە داوای لە بەڕێز مەک نلی هاوسەرەکەی دەکرد کە کارە گرنگەکانی دەوڵەت واز لێ بێنێ و چەندەها سەعات لە لای سەری ئەوەوە دابنیشێ تاکوو خاتوون خەوی شیرین بیباتەوە. بێگومان لەو ساتانەدا بە خۆی وتووە، بەڵێ ئەمە منم کە یەک لە دەسەڵاتێکی گەورە لە پاڵ سەرینمدا چاوەڕوانی دەکات. کەواتە خودی خۆشم کەسێکی بەبایەخم. ئەم خاتوونە مێردەکەی ناچار دەکرد لە کاتێکدا کە دکتۆری ددان خەریکی چارەسەری ددانەکانی بوو لە پاڵیدا دابنیشێ تا ئامادەبوونی مێردەکەی هۆکاری ئارامشی ئەو بێت و هێزی دڵی پتەوتر بێ. جارێکیان لە بەڕێز مەکنلی لەگەڵ جان هیدا ژووانیان هەبوو، بەناچاری هاوسەرەکەی لەلای دکتۆری ددان بەجێهێشت، ئەوا خاتوو مەکنلی هەڵایەکی وای نابۆوە کە سەرنجڕاکێش بوو. خاتوو میری ڕابرت سر ئینهارد دەربارەی ژنێکی لاو بۆم دەدوا و بابەتێکی گرنگی لەمەڕ هەستی خۆبەگرنگزانین خستەوە یادم. خاتوو ڕاینهارد وتی، خاتوو، ژن، لاو، هۆشیار و تەندروست و بەهێزێک کە ماوەیەک بوو دەمناسی بە جۆرێک نەخۆش کەوت کە هەمووانی حەیران دەکرد. ئەم ژنە کاتێک ڕووبەڕووی ئەو ڕاستییە تاڵەی ساڵانی ڕابردوو، ساڵانی لاوی و جوانیی نەبوونی مێردا کە لە ئەنجامی خۆبەشتزانیندا دامەنگیری بووبوو، بوویەوە، لە بۆ ڕاکێشانی سەرنجی خەڵکان خۆی کرد بە نەخۆش، ئەو ڕاستییە ئازاراوییەی تێپەڕ بوونی قۆناغی لاوی و تەنهایی هەست پێ کردبوو، بە ناچار دەبوو قبووڵی بکات نەخۆشی ئەم خاتوونە وەها توند و سەخت بوو کە دایکە پیر و نەخۆشەکەی دوو ساڵ چاودێری و پەرستاری کرد. بەڵام نەک تەنیا ئەو خاتوونە ئومێدی لە دەست چووی چنگ نەخستەوە، بەڵکو دایکیشی لە خۆی نائومێد کردبوو، سەرەنجام پیرێژنەکە پاش دوو ساڵ لە پەرستاری گیانی سپارد. ژنە لاوەکە چەند ڕۆژێک دوای مەرگی دایکی بەردەوام بوو لەسەر گریە و زاری و خۆ نەخۆش خستن، بەڵام کاتێک بۆی دەرکەوت کە چارەیەکی نییە بێجگە لەوەی کە ڕاستیەکان قبوڵ بکا لە جێ هەستا وەکو بڵێی هەرگیز نەخۆش نەبووە جلی گونجاوی لەبەر کرد و بەرەو ژیانی ئاسایی و دوور لە دەستکرد هەنگاوی نا. ئەگەر تەمەنی ئێوە لە پانزە ساڵ تێپەڕ بکات و ئەم هەموو ساڵە دانیشتووی ولایەتی نیۆیۆرک بووبن، ئەوا لەسەر بنەمای ئامارە زانستیەکان لە سەدا پێنج ئەگەری ئەوە هەیە کە حەوت ساڵ لە تەمەنیان لە شێتخانەدا بەسەر بەرن. هۆکاری شێتی چیە؟ هیچ کەسێک ناتوانێت بە دروستی وەڵامی ئەم پرسیارە بداتەوە، مەگەر بە پشت بەستن بە دەستەواژە و ڕوونکردنەوەکانی پزیشک. بەڵام ئەوەی کە ئێمە لە ڕادە ئاسایی و ڕووکەشەکەیدا دەیزانین ئەوەیە کە هۆکارەکانی تێکدەری خانەکانی مێشک دەبێتە هۆی شێتی. لەوانە نەخۆشەکان وەک سیفلیسی چارەسەرنەکراو لە ڕاستیدا نیوەی نەخۆشیە دەروونیەکان لە ئەنجامی ئەو کاریگەریە خراپانەوەیە کە لە ڕێگەی میکرۆبەکان، ژەهر و برینەکانەوە دەکرێتە سەر مێشک. بەڵام نیوەکەی تر کە بەشە تراژیدەکەی داستانەکە پێک دەهێنن ئەو کەسانەن کە بێ هیچ کاریگەرییەک لەسەر خانەکانی مێشک تووشی شێتی هاتوون. ئەو تاقیکردنەوانەی کە پاش مەرگ لەسەر مێشکی ئەم جۆرە شێتانە ئەنجام دراوە دەری دەخات کە خانەکانی مێشکی ئەوان بە ئەندازەی مێشکی من و ئێوە تەندروست بوون. ئەم تاقیکردنەوانە تەنانەت بە وردبینی پلە باڵاش ئەنجام دراوە و ئەنجام هەمان ئەنجام بووە. ئەی بۆچی ئەم کەسانە شێت دەبن؟ ماوەیەک لەمەوبەر ئەم پرسیارەم لە بەڕێوەبەری یەکێک لە گرنگترین شێتخانەکانی ئەمریکا کرد. ئەم پزیشکە کە دەیویست مەسەلەی شێتبوونی لەخۆوەی کەسەکان بە شێوازێکی ڕوون و ئاشکرا بۆ تێکڕای خەڵکان شی بکاتەوە و لەو ئەزموون و تەجروبانەی کە لەم بوارەدا هەیەتی قسە بکا، بێ پەردە بەمنی وت کە ئەو نازانێت بۆچی خەڵک شێت دەبن. هیچ کەسێک بە شێوەیەکی تەواو ناتوانێ هۆکاری شێتی بەیان بکا. بەڵام ئەو ئەم وتەی دووپات کردەوە کە هەر کەسێک شێت دەبێت لە دونیای شێتیدا دەگاتە هەستی خۆ بەشت زانین کە ئەم هەستەی لە دونیای واقیعدا دەست نەکەوتبوو پاشان ئەو ئەم داستانەی ژێرەوەی بۆم باس کرد من لە حاڵی حازردا چارەسەری نەخۆشێک دەکەم کە هاوسەرگیریەکەی بە تراژیدیا کۆتایی پێهات ئەو، ئەڤین، تێرکردنی بواری جنسی، منداڵ و کەسایەتی کۆمەڵایەتی دەویست بەڵام ژیان هەموو ئومێدەکانی بەفیڕۆدا، مێردەکەی خۆشی نەدەویست و تەنانەت ئامادە نەبوو کە خواردنی لەگەڵ بخوات و ناچاری دەکرد لە ژوورێکی نهۆمی سەرەوە خواردنی بۆ ببا. منداڵی نەبوو لە کۆمەڵدا پلەوپایەی نەبوو، شێت بوو و لە دونیای خەیاڵدا مێردەکەی تەڵاق دا و ناوی سەردەمی گەورەکچی لە خۆی نایەوە و ئێستە ئەو لە دونیای خەیاڵدا وا بیر دەکاتەوە لەگەڵ نەجیبزادەیەکی ئینگلیزیدا هاوسەرگیریی کردووە و پێداگری دەکات بە لیدی سمیت بانگهێشتی بکات. بەڵام لەمەڕ منداڵ ئەو وا خەیاڵ دەکا هەر شەوە منداڵێکی تازەی دەبێت و هەر کاتێک سەری لێ دەدەم ئەو بە من دەڵێ دکتۆر شەوی ڕابردوو منداڵێکم بوو. ژیان بۆ جارێک کەشتی خەونەکانی ئەوی لە سەر تاشە بەردەکانی ڕاستیدا تێک شکاندبوو، بەڵام لە دوورگەکانی پڕ هەتاو و خەیاڵهێنی شێتیدا بەلەمە زێڕینەکانی ئەو هەموو لە کاتێکدا کە نەوای مۆسیقا لە چارۆکەکانیان دەدا ئاهەنگیان گەرمە و بە سەلامەتی دەگەنە بەندەر، ئایە ئەم بابەتە ئازاراوی و تراژیدییە؟ بەڕێزان من دەزانم بەڵام پزیشکەکەی بە منی دەوت ئەگەر بمتوانیایە دەستەکانم درێژ بکەم و سەلامەتی عەقڵی بۆ بگێڕمەوە ئەوە ئەم کارەم نەدەکرد چونکە لەم بارودۆخەیدا کە بەسەری دەبات بەختەوەری و خۆشیەکی تەواوی هەیە. بە شێوەیەکی گشتی شێتەکان بەختەوەرترن لە من و ئێوە. زۆرێک لە تاکەکان لە شێتبوون چێژ وەردەگرن. بۆچی چێژ وەرنەگرن؟ ئەوان کێشەکانی خۆیان یەکلایی کردۆتەوە. ئەوان ئامادەن چەکێکی یەک ملیۆن دۆلاریتان بۆ بنووسن یان ئامۆژگارینامەیەک لە بۆ ئاغاخان بنێرن. ئەوان لەو جیهانە خەیاڵییەدا کە خۆیان دروستیان کردووە، هەستی گرنگبوون کە ئەوەندە تینووی بوون، دەستکەوتووە. ئەگەر هەندێک لە کەسەکان بۆ هەستی بەبایەخبوون ئەوەندە تینوون کە لەپێناوی دەستخستنیدا ئامادەن خۆیان لە شێتی بدەن، کەواتە وەرن لێکی بدەنەوە چ موعجیزەیەک ڕوودەدا ئەگەر هاتوو لە دونیای واقیعدا کەسانێک کە شیاوی ئافەرین بن بایەخیان پێبدەین و ئافەرینیان بکەین. تا ئەوەندەی کە من ئاگادار بم لە مێژوودا دوو کەس هەبوون کە مووچەی ساڵانەیان یەک ملیۆن دۆلار بووبێت و ئەوانیش بریتین لە والتەر کرایسلەر و چارلس شواب. بۆچی ئەندریو کارنگی ساڵانە یەک ملیۆن یاخود ڕۆژانە زیاتر لە سێ هەزار دۆلاری دەدایە شواب؟ بەڵێ بۆچی؟ ئایا لەبەر ئەوە بوو کە شواب بلیمەتتر بوو؟ نا، ئایا لەبەر ئەوە بوو کە زیاتر لە خەڵکانی تر لە پیشەسازی بەرهەمێنانی پۆڵادا شارەزایی هەبوو؟ دیسان نا، خودی چارلز شواب بە منی وت لە ژێر دەستی ئەودا کەسانێک کار دەکەن کە دەربارەی بەرهەمهێنانی پۆڵا زانیاریان زیاترە وەک لە خودی ئەو. شواب دەڵێت، هۆی سەرەکی ئەمەی کە ئەو وەها مووچەیەکی خەیاڵی وەردەگرێت لەبەر لێهاتوویی و زیرەکی ئەوە لە مامەڵەی لەگەڵ کەسانی دەوروبەریدا. لەوم پرسی لە ئاکار و مامەڵەی لەگەڵ خەڵکدا چ شێوازێکی گرتۆتە بەر ئەو نهێنی خۆی لەم وشانەی ژێرەوەدا کە لە ڕاستیدا دەبێت بۆ هەمیشە مانەوەیان ببێت و بە پیتی بڕۆنزی بنووسرێنەوە وەک تابلۆ لە هەر ماڵێک و هەر قوتابخانەیەک و هەر دووکانێک و هەر فەرمانگەیەکدا هەڵبواسرێ منداڵان لەوەی خۆیان بە شتی پڕوپوچەوە خەریبکەن ئەو وشە بە پیتانە لەبەر بکەن، ئەگەر بە پێی ئەو دەستوورانە کار بکەین، لەم وشانەدا هاتووە، گۆڕانکارییەکی گەورە لە ژیانی من و ئێوەدا ڕوو دەدا. شواب دەڵێ، من لەو باوەڕەدام گەورەترین سەرمایەیەک کە من هەمە توانای منە لە دروستکردنی شەوق و زەوق لە نێوان خەڵکاندا و پەروەردەکردنی باشترین بەهرەکانی ئەوانە بەهۆی ڕێزلێنان و ئافەرینکردنیان، هیچ شتێک، بە ئەندازەی ڕەخنە و بەهانە پێگرتن لە گەشتنی بەهرە و هیمەتی تاکەکاندا کاریگەر نییە. من ڕەخنە لە کەس ناگرم لەو باوەڕەدام کە دەبێت تاکەکان بەرەو کار و چالاکی هان بدەین. هەر بۆیە لەسەر هاندانی خەڵکی سوورم، لە بەهانە پێگرتنیان بێزارم. ئەگەر لە کاری کەسێک خۆشم هات پڕ بە دڵ ئافەرینی دەکەم و لە ستایشی ئەو زیادەڕەوی دەکەم. ئەمە ئەوەیە کە شواب ئەنجامی دەدا. بەڵام. کەسێکی ئاسایی چی دەکات ڕێک بە پێچەوانەی ئەوە، ئەگەر کارەکە وەک حەز و مەیلی ئەو نەبوو ئەوا بەرامبەر ڕیسوا دەکا، ئەگەر کارەکەش ڕێک و پێک ئەنجام درا بێدەنگی هەڵدەبژێرێ. شواب دەڵێ، لەو ڕووبەڕووبوونەوەی کە لە ژیانمدا هەمبووە لە بەشە جیاجیاکانی جیهاندا لەگەڵ ژمارەیەک لە کەسان و پیاوانی گەورە گفتوگۆم کردووە، کەسێکم نەدۆزیوەتەوە ئەگەرچی شیاوی ئەو پلەیەی خۆیشی بووبێ کە نەکەوێتە ژێر کاریگەری ئافەرین و ڕێزلێنانەوە. لە بەرەنجامی ئەوەدا کاروبارەکەی جوانتر ئەنجام نەدابێت. ئەو بە ئاشکرا وتی، یەکێک لە هۆکارە سەرەکییەکانی سەرکەوتنی بێوێنەی ئاندریۆ کارنگی هەر ئەمە بوو، کارنگی لە هاوکارەکانی خۆشی هەم لەناو کۆڕ و کۆمەڵدا و هەروەها لە خەڵوەتدا ستایشی دەکرد. کارنگی حەزی دەکرد لەسەر بەردی گۆڕەکەیشی ستایشی هاوڕێکانی بکا، هەر بۆیە دەستووری دا پاش مەرگی لەسەر ڕووی بەردی گۆڕەکەی بەم جۆرە بنووسن. لێرەدا کەسێک ئارامی گرتووە کە دەیزانی چۆن لە دەوروبەری خۆیدا پیاوانێک کۆبکاتەوە کە لە خودی خۆی زیرەکتر بن. ڕێزلێنانێکی بێخەوش یەکێک بوو لە نهێنییەکانی سەرکەوتنی ڕاکفلەر لە مامەڵەی لەگەڵ خەڵکیدا. بۆ نموونە کاتێک کە یەکێک لە هاوبەشەکانی ئەو واتە ئیدوارد بتفوت لە ئەنجامی ئەو مامەڵە خراپەی کە لە ئەمریکای باشووردا کردی بووە هۆی ئەوەی کە کۆمپانیاکەی یەک ملیۆن دۆلار زەرەر کات، جان ڕاکفلەر، دەیتوانی سەرزەنشتی بکا بەڵام ئەو دەیزانی کە بدفورد ئەو پەڕی هەوڵی خۆی داوە هەر بۆیە دۆسیەکەی بە تەواو بوو لە قەڵەم دا و تەنانەت ستایشی بدفۆردی کرد چونکە لە سەدا شەست ی پارەکانی خۆی بە سەرمایە دانابوو تەنانەت ئێمە کە لە چینەکانی سەرەوەین هەمیشە ناتوانین وەها کارێکی باش ئەنجام بدەین زیگفیلد کە جێ سەرنجترین دیمەنساز و دەرهێنەری برادوی بوو، ناوبانگی خۆی لە ڕێی ئەو لێهاتووییە بەرزەوە بەدەستهێنا کە لە نمایشکردن و دەرخستنی ژنی ئەمریکاییدا هەبوو. ئەو زۆربەی ئەو ژنە ڕووتەڵانەی کە هیچ کەس ئامادە نەبوو دوو جار سەیریان بکا، لە شەقامەکانەوە دەیهێنانە سەر شانۆ و دەیکردنە ژنێکی جوان و دڵڕفێن چونکە نرخ و بەهای ڕێز و هاندان و متمانەبەخۆبوونی بۆ دەرکەوتبوو. زیگفیلد تەنها لە ڕێگەی نازپێدان و بایەخەوە ژنانی وا لێکرد کە خۆیان لەلا جوان بێ، ئەو پیاوی ئیش بوو، مووچەی کچە گۆرانیبێژەکانی لە هەفتەیەک سی دۆلارەوە بۆ هەفتەیەک سەد و حەفتا و پێنج دۆلار بەرز کردەوە، ئەو هەروەها جەنگاوەر و زۆرانبازیش بوو، شفالی لە شەوی کردنەوەی فولیدا تەلەگرافێکی بۆ گشت ئەو کچانەی کە لە نمایشەکەدا بەشداریان کردبوو نارد و هەریەکەیانی گوڵباران کرد، بەڵێ بەڕێزان دیل کارنگی دەنووسێ من جارێکیان ئارەزووم کرد بە ڕۆژوو بم شەش دانە شەو و ڕۆژ هیچ خواردنێکم نەخوارد کارێکی دژوار نەبوو لە کۆتایی ڕۆژی شەشەمدا کەمتر لە کۆتایی ڕۆژی دووەم هەستم بە برسێتی دەکرد لەگەڵ ئەمەشدا منیش و ئێوەش دەزانین کەسانێک هەن کە وای بۆ دەچن ئەگەر ماوەی شەش ڕۆژ خۆراک نەدەنە ئەندامانی خێزانەکەیان و یاخود کەسانی بەردەستیان تووشی تاوانێکی گەورە بوون و لەگەڵ ئەمەشدا هەر ئەم کەسانە لە پێدانی خۆراکی دەروونی بە تاکەکانی خێزان یان خزمەتکارەکانیان شەش ڕۆژ بەڵکو شەش مانگ تەنانەت شەست ساڵ درێغی دەکەن. کاتێک کە ئالفرێد لوند ڕۆڵێکی بەرچاوی دەگێڕا وتی، بە ئەندازەی خۆراک بۆ عیزەتی نەفسم پێویستیم بە چیدی نییە. ئێمە خواردنی مادی دەدەینە لاشەی منداڵان و هاوڕێیان و ژێردەستەکانی خۆمان، بەڵام زۆر کەم ڕوودەدا کە عیززەتی نەفس و سرووشتی ئەوان تێر بکەین. ئێمە لەفە و پەتاتەیان دەدەینێ تا وزەیان هەبێ، بەڵام لە وتنی قسە و وشەی هاندەر و دڵگەرمکەر کە لە ناخی دەروونیاندا ساڵەهای ساڵ وەک مۆسیقای ئەستێرەی بەرەبەیان دەنگ دەداتەوە درێغی دەکەین. هەندێک لە خوێنەران ئێستا کە ئەم ڕستانەی لای سەرەوە دەخوێننەوە دەڵێن وتەکانم هەمان وتە کۆنەکانن، سابونی لوس و ماستاو کردنە. ئەم شێوازە دەڵێم بە کەڵک نایەت بە تایبەتی دەربارەی کەسانی هوشیار. ئەگەرچی پیاهەڵدان دەربارەی ئەو کەسانەی کە خاوەن هێزی لێکدانەوەن زۆر بە کەمی کاریگەر دەبێ چونکە پیاهەڵدانی ناوبۆش خۆویستانە و خاڵییە لە پاک و بێگەردی، پیاهەڵدان دەبێت کاریگەر نەبێت و، زۆرینەی کاتیش بێ کاریگەری دەبێت. ئەمە دروستە کە هەندێک لە تاکەکان بە ڕادەیەک تینووی ئافەرین کردنن کە هەروەک کەسێکی برسی تەنانەت ئامادەیە گژوگیا و کرمیش قوت بدا هەر قسەیەکیان بۆ بوترێ بە دڵ و گیان قوتی دەدەن بۆ نمونە بۆچی برایانی مدیوانی کە چەندەها جار هاوسەریان کردبوو لە بازاڕی ژن و مێردایەتیدا ئەوەندە سەرکەوتنیان بەدەست هێناوە؟ بۆچی ئەم برایانە پێیانی دەوت پرنس توانیان لەگەڵ دوو کەس لە جوانترین و بەناوبانگترین ئەستێرەکانی سینەما و ژنێکی پلەیەک کە لە هەموو دونیادا ناوبانگی هەبوو بابارا هوتن کە خاوەنی دلاراییەکی فراوان بوو هاوسەرگیری بکەن؟ ئادلار راجەسنت لە میانەی وتارێک لە گۆڤاری لیبرتیدا دەڵێت، ئەو کێشکردنەی کە برایانی مدیوانی بۆ ئافرەتان هەیبوو بۆ زۆرێک لە کەسەکان لە ڕیزی نهێنیدا بوو. پولانگری کە ژنێکی دونیادیدە و لە ناسینی پیاواندا ئەزموون و لێهاتووییەکی تایبەتی هەبوو، هونەرمەندێکی گەورە بوو. هۆکاری ئەو دڵڕفێنەی برایان مدیونی بۆ من باس کرد و وتی. ئەوان ئەوەندە لە هونەری پیاهەڵدان شارەزان کە نموونەیانم لە تەمەندا نەدیوە. لەم دونیا وشک و واقیعبینانەدا هونەری پیاهەڵدان هونەرێکی لەبیرکراوە. من دەتوانم بێگوومانتان بکەمەوە کە نهێنی ئەم چێژکردنەی مدیوانی هەر لەمەدا جێگیر بووە. تەنانەت شاژنە ڤیکتۆریا بەرامبەر بە پیاهەڵدان هەستیار بوو. دیسرائیلی دانی بەوەدا ناوە کە لە ڕووبەڕووبوونەوەکانی لەگەڵ شاژنە ڤیکتۆریادا کەمترین پیاهەڵدانی بەکارهێناوە. هەر لە وتەکانی ئەوە ئەوەم بە ماڵە جوانلووس دەکرد. بەڵام لە هەمان کاتدا لێهاتووترین و شارەزاترینی ئەو پیاوانە بوو کە لە کاری خۆیدا سەرکەوتوو بوو. ئەو ڕێرەوەی کە لە بارەی ئەوەوە کاریگەر دەبوو لە ئەنجامی کاردا پیاهەڵدان زەرەرێکی زۆرتر دەگەیەنێت تا سوود. پیاهەڵدان تەزویر و قۆپیکردنە و هەروەک چۆن پارەیەکی تەزویر کە بتەوێت سوودی لێ وەرگریت و سەرەنجام گرفتار دەبیت. جیاوازی نێوان ستایش و پیاهەڵدان و زمانلووسی چییە؟ جیاکردنەوەی ئەم دوانە کارێکی زۆر سادەیە. لە ئافەرین کردندا پاک و بێگەردی شاراوەتەوە، لە پیاهەڵدان و ماستاو کردندا ناپاکی و خەوش. یەک لە دڵدا و دوو لەسەر زمان بەدی دەکرێن. ستایش و ڕێزلێگرتنی پاک پەسەندی هەموو لایەکە لە کاتێکدا زمانی لووس لە هەموو کات و شوێنێکدا بێزراو و مەحکومە. بەڕێزان بەم دواییانە دا پیکەرێکی ژەنڕاڵ ئۆبرەگونم لە کۆشکی چاپولتیک لە شاری مەکسیکۆ بینی لە ژێر پەیکەرەکەدا ئەم ڕستە جوانانە نوسرابوو کە لە فەلسەفەکانی ژەنڕاڵ ئۆبرەگونن لەو دوژمنانەی کە هێرشت بۆ دێنن مەترسە لەو هاوڕێیانە بترسە کە بە شان و باڵتدا هەڵدەدەن نە نە نە هەرگیز پێتان ناڵێم کە چەور زمانی بکەن بەڵکو بە پێچەوانەوە دەمەوێت ڕێگەیەکی نوێتان لە ژیاندا پێشکەش بکەم. جۆرجی پێنجەم دەستووری دابوو کە شەش وشەی بچووک لە نووسینگەی کارەکەیدا لە کۆشکی بوکینگهام هەڵکۆڵن. یەکێک لەم وشە کورتانە بەم جۆرەیە، فێرم بکەن. نە لە خۆ بە کەسدا هەڵبدەم و نە ستایش و مەدحی بێ بەها و بێ بنەما ببیسم. چەورزمانی ئەمەیە، ستایشی بێ نرخ. جارێکیان پێناسەیەکی پێهەڵدانم خوێندەوە کە بۆ دووبارەکردنەوە دەگونجێ. چەورزمانی بریتییە لە بەیانکردنی هەمان ئەو شتانەی کە لایەنی بەرامبەر وا دەزانێت لەودا بوونیان هەیە. ڕالف والدو ئەمرسن دەڵێت، هەر زمانێک بتانەوێ بەکاری بەرن، ئێوە ناتوانن خۆتان لەوەی کە هەن زیاتر پیشان بدەن. ئەگەر لە ژیاندا هیچ کارێک بێجگە لە چەورزمانی پێویست نەدەبوو، ئەوا هەمووان ئەم کارەیان دەکرد و لە پەیوەندییە مرۆڤایەتییەکاندا لێهاتوو دەبوون. بە شێوەیەکی ئاسایی ئەو کاتەی کە لەبارەی مەسەلەیەکی دیاریکراو سەرگەرمی بیرکردنەوە نەبین، ئەوا لە سەدا نەوەد و پێنج ی ئەو کاتی بیرکردنەوەیەمان تەرخان دەکەین بۆ بیرکردنەوە لە خۆمان بوەستین و دەربارەی خاڵە باش و بەرجەستەکانی کەسانی تر بیربکەینەوە و هیچ پێویست ناکات دەستە و دامێنی وەها چەورزمانی و پیاهەڵدانی بێ بەها ببین کە پێش هاتنە دەرەوەی لە دەمەوە ناپاکیەکەی ئاشکرا بێ. ئەمرسۆن دەڵێ، هەر کەسێک کە دەبینم لە لایەنێکەوە بەسەر مندا زاڵە، ئەوا هەوڵ دەدەم لەو شتەدا کە ئەو لە من زیاترە شتێک فێر ببم. ئەگەر ئەم وتەیە بۆ ئەمرسون ڕاستییەک بوو ئەوا بۆ ئێوە و من هەزاران جار ڕاستی نییە. دەبا لەبارەی سەرکەوتنەکان و پێداویستییەکانی خۆمان بیر بکەینەوە زیاتر بیر لە خاڵە باش و دیارەکانی لایەنی بەرامبەر بکەینەوە. دەبا چەورزمانی لەبیر بکەین و بە ڕاستی و پاکی ستایشی خەڵک بکەین. ئەگەر هات و بە دەروونێکی پاک و بە جوامێرانە ستایشی خەڵکمان کرد ئەوا ئەوانیش ڕێز و بەها بۆ وشەکانمان دادەنێن و هەر وەک گەنجینەیەک لە مێشکی خۆیاندا دەیهڵنەوە و لە سەرتاسەری تەمەنیاندا دەیڵێنەوە و تەنانەت تا چەندەها ساڵ پاش ئەوەی ئێوە لەبیرتان کردووە ئەوان لە بیریاندا دەمێنێتەوە.